لە مانگی پیرۆزی موحەڕەمداین، وتاری پێشوو لە ژێر ناونیشانی پێگەی مرۆڤ لە کۆچی سەروەردا، ئەمڕۆیش بابەتی وتارەکەم بریتییە لە خوا بۆچی پێغەمبەری نارد؟ هاتنی پێغەمبەر و کۆچی پێغەمبەر بۆچی و لەبەر چی؟ بزانین موهیمەی گەورەی ئەم سەروەر و نووری چاوە کە خوا لە کۆتایی زنجیرەیەکی دوور و درێژی پێغەمبەرایەتیە ئەمی ڕەوانە کردووە بە خاتەم و بۆ هەموو مرۆڤایەتی زانین خوا پێغەمبەری بۆچی ناردووە و کاری گەورە و گرنگی پێغەمبەر صلی الله عليه وسلم چییە سەرەتا دەڵێم لە سەرەتای مانگی محەڕەمی 1440 داین لە زمانێک داین بەها باڵاکانی مرۆڤایەتی زۆر کاڵ بوونەتەوە و بگرە باریان کردووە و نەماون ڕاستگۆیی، دەستپاکی، شەرم، پاکیزەکی، مامەڵەی دروست، خۆپاراستن لە حەرام، هەوڵدان بۆ حەڵاڵ، ئەمانە یا نەماون یا زۆر کەم بوونەتەوە. لە لایەکی تر زۆربەی دەزگاکانی ڕاگەیاندن بە ڕۆژی نیوەڕۆ بانگەشە بۆ بەرەڵایی و نەمانی حەیا و ئەدەب و ئەخلاق دەکەن. ڕێگری لە هاوسەرگیری شەرعی دەکەن و کۆسپی بۆ دروست دەکەن، بازاڕ و سەنتەر و جێگای لەشفرۆشی و مناڵی ناشەرعی خستنەوەن، فلیمی بەدڕەوشتی و ئینتەرنێتی بێسەروبەر و کەناڵی بێسانسۆر و لە لایەک و زۆربوونی باڕ و چایخانەی پڕ لە نێرگەلە و قومار و جگەرە و عەرەق و شەراب و بیرەی لە ئاو هەرزانتر، ئەمانە هەموو هۆکارن بۆ داڕووخانی ئەم کۆمەڵگایەی ئێمە. ئەو ڕۆژەش خوا پێغەمبەری نارد بۆ مرۆڤایەتی صلی اللە علیه وسلم. هەموو ئەو دەرد و دیاردە دزێو و نەشیاوانە هەبوون. کوشتن، دزی، زینا، نێربازی، سووخواردن، چەوساندنەوەی ژن و کچ، جیاوازی چینایەتی و ڕەگەزی، جۆرەها بتی بێ پێ و دوو پێ و چوار پێ لە بازار و پەرستگاکانە دانرابوون، دەسەڵاتدار بێدەسەڵاتی دەچەوسانەوە، بەری ڕەنجی مرۆڤەکان بۆ خۆیان نەبوو لەو بارودۆخەدا، لەو بارودۆخە ناهەموارەدا خوا پێغەمبەرێکی ڕاستگۆ و دەستپاک و بەشەرم و بەڕێزی ڕەوانەکرد بۆ مرۆڤایەتی، بانگی کردن بۆ ناسینی خوای پەروەردگار و بەدیهێنەر و پەرستنی ئەو خوایە بە تاک و تەنها، بانگی کردن بۆ یەکسان بوونی مرۆڤەکان لە ماف و ئەرکدا و پابەند بوون بە ڕەوشتی بەرز و باش و دوورکەوتنەوە لە خوخلەی دزێو و ناشرین. بەڕێزان! موهیمەی پێغەمبەر صلی اللە علیە وسلم خۆی بۆمان بەیان دەکا خوا بۆچی پێغەمبەری ناردووە دەفەرموێ انما بعثت لأتمم صالح الاخلاق امام احمد و امام بخاری روایتیان کردووە من خوا ڕەوانەی کردم تا ڕەوشتە چاکەکان تەواو بکەم عەرەب کاتێک کە پێغەمبەر هات صلی الله علیه وسلم وا نەزانین هیچ ڕەوشتێکی چاک و هیچ خویەکی باشیان نەبووە نا زۆر قیەمی گەورە لە ناویان نابوو بەڵام هەندێ شتی خراپ و ناشیرینیشیان لە ناوا بووە خوا پێغەمبەری نارد صلی الله علیه وسلم تا بە عەرەم و عەجەب بڵێ چاکەکان بەردەوام بن لەسەری خراپەکان وازی لێبێنن لێی دوورکەونەوە. کوشتنی بە ناهەق، سووخواردن، دزی، درۆ، بێڕێزی بەرامبەر بە بەندە، کرێکار، بەرامبەر بە دایک و باوک، بەرامبەر بە دراوسێ، ئەوانە خراپن، فەرمووی ئەمانە واز لێ بێنن، بەردەوام بن لەسەر سەخاوەت، لەسەر پیاوەتی لەسەر هاوکاری پشتگیری یەکتری کردن لە زمانی جاهلیت و پێش هاتنی پێغەمەری خوا پێغەمەری خوا گەنجێک بوو نزیکەی 25 ساڵ تەمەنی بوو عرب لە ناو شاری مەکە پەیمانێکان بەست کۆبوونەوە هەندێ پیاوی ناوداری ناو قوڕەیش و عەرەب و مەکە کۆبوونەوە بۆ ئەوەی ڕێگری بکەن لە زوڵم و پشتگیری مەزڵوم بکەن ناویان نا حلفی فزول پەیمانی چاکە و گەورەی پێغەمەری خوا بەشداری کردایە دوایی وتیان قوربان تۆ چۆن بەشداری و کرد لە ناو ئەو هەموو مشریک و ئەو هەموو خراپەکارە فەرمووی ئەوە سوڵحێکە ئینسان بانگ دەکا بۆ بەها باڵاکان بۆ پشگیری لە مەزڵوم بۆ دەستگرتنی زاڵم ئێستەیش بانگم بکەن بەشداری تێ ئەکەم انما بعثت لاتمم مکارم الاخلاق لەوانەیە هەندێک بڵێن ئێوە ئەڵێن خوا پێغەمبەری ناردووە بۆ ئەوەی خەڵک بانکە بۆ یەکتاپەرستی و بۆ عیبادەت تەنها بۆ خوا و بۆ خوا بەڵێ ئەمە قسەیەکی ڕاستە بەڵام عیبادەتی دروست و تەوحید و خوا بە تاک زانین بە ئینسانێک کەوا خاوەنی ڕەوشت و ئاکاری بەرز نەبێ ناکرێ. ڕەوشتی باش لەگەڵ خەڵک لەگەڵ خوا یەکێکیان نابێ. ئیسا حەدیسەکەم خوێندەوە ئیتەقی اللە حەیثما کنت لە هەر کوێ بووی ڕێز لە خوا بگرە خوات خۆش بوێ شەرمی لێ بکە حیساب بۆ سزای بکە هەوڵ بۆ وعدەکانی بدە اتق الله سنووری مەبەزێنە ئەوە شەرم لەگەڵ خوا و ئەوە حسنی خولق لەگەڵ خوا زمانت با شیرین بێ کەواتە ئەبێ هەردووکیان یەکێکیان بەس نییە تۆ بڵێ من بینی خۆم وخوا باشمیتر خەڵک چیەکە با بیکا هەقم چییە بە خەڵکۆ نا ئەبێ لەگەڵ خوا ڕێک بی ئەبێ لەگەڵ خەڵکی خوا چاک بی ئەگینا تەواو نییە ڕەوشتی جوان لەگەڵ خوا بریتیە لەوەی کە بە تاک و تەنهای بزانی عیبادەت تەنها بۆ ئەو بێ شەریکی بۆ قەرار نەدەی شەرم و لێ بکەی سنووری نەبەزێنی بەکردەوە بە قسە و دوورکەویتەوە لەو شتانەی خوا پێی ناخۆش ئەوە پێڵێن ئەخلاقی جوان لەگەڵ خوادا ئەی لەگەڵ خەڵک بە چاکەکردن بۆیان یعنی چاکەیان لەگەڵا بکەیت هەم بە زمانت هەم بە کردەوە و ڕفتارت چاک بی لەگەڵ خەڵکە ئەوە پێڵم حسن الخلق کۆمەڵێ هەبوون لە مەدینە پیانەوتن منافق دووڕوو ئەمانە لە بەرچاوی خەڵک زۆر جوان خۆیانە ڕەزاندەوە ڕعایەتی ئەدەبیانە کرد و ئینجا ڕێزیانە گرت و ئەوانە بەڵام لە پشتەوە وا نەبوون کاتێک کە کەس دیار نەبووایە گوێیان نەدا بە تاعەت و عیبادەت خی گەورە باسیانەکە زەمیانەکە فەرمێ یەستەخفونە منە الناس ولا یەستەخفونە من الله شت دەشارنەوە لە خەڵک بەڵام ناشارنەوە لەخوا لە خەڵک دەترسن بەڵام لەخوا ناترسن اذ یبیتون ما لا یرضا من القول کاتێ کەوتنە بۆشایی و چۆڵایی و تەنهایی و شەو قسەیەکیان نەکرد خوا پێی ڕازی نەبوو وەکان الله بما يعملون محیطا ئەوەتە منافق خوازەمی ئەکا ئەڵێ ناوی و دەری وەکو یەکوانیە تۆی بەڕێز هەوڵ بە دەر و ناودۆک یەکوا بێ ئیمانداری ڕاستەقینە ئەخلاقی جوانە بەرامبەر خوای پەروەردگار و بەرامبەر بە مەخلوقاتی خوا و بەندەکانی خوا ئیمانی عەبد تەواو نابێ ئللا بە ڕەوشتی باش نەبێ پێغەمەری صلی الله عليه وسلم دەفەرمێ ئەکمل المؤمنین ئیمانا احاسنهم اخلاقا ئەوانەن کەوا ئەخلاقیان زۆر باشە سەیری کە الموطئون اکنافا ئەوانەی لە ئاستی خەڵک شان هەڵناتەکێنن یعنی ئەدەبە لەگەڵ ئینسانێکە ئەڕۆی ئەگەر ئەو لە تۆ گەورەترە ڕێزی بگری لە تۆ بچووکترە نازی بکێشی ئەگەر تۆ باڵاو لەو بەرسرە کەمی خۆ نزم بکەیتەوە نەک ئەوە نەیتر فوو بکەیتە خۆت تەبیعەتی بە خەڵک نەخوا ئینسانی موسڵمان ئینسانی ئیمان کامڵ ئەوەیە بە خەڵک بخوا و خەڵکیش پێی بخوا لە خەڵک تێبگا و خەڵکی تێبگا ڕێز لە خەڵک بگرێ و خەڵکیش ڕێزی لێ بگرێ ولا خیرە فی من لا یەلف ولا یؤلف ئەوەی کەوا خەڵک لە دەوری کۆنە بێتەوە و تێکەڵی خەڵک نەکا خەیری تیا نییە ئەم دینە دینێکی کۆمەڵایەتیە، نوێژمان بە جەماعەتە، زەکاتمان بە جەماعەتە، ڕۆژوومان بە جەماعەتە، حەجمان بە جەماعەتە، جیهادمان بە جەماعەتە، ئەمر بە مەعروفمان بە جەماعەتە، هەموو شتێکی کۆیە، دوورەپەرێزی و ئەشکەوتگیری و ئەمانەی تیا نییە. لا رهبانیەتە فی الاسلام ئەنەس خوای لێ ڕازی بێ ئەفەرمێ ما خطبنا نبی الله صلی الله عليه وسلم إلا قال هەر کاتێ پێغەمەر وتاری بۆ بداینا ئەی فەرموو لا ئیمانە لمن لا ئەمانەتە لەهوو ئەوەی ئەمانەت نەپارێزێت دڵی خۆش نەبێ ئیمانی نییە نوێژەکا ڕەمەزانەگرێ ئەمرە ئەکا قوربانی ئەکا قورآانە خوێنێ بەڵام ئەمانەتی کەوتە دەست ئەمانەتی گشتی وەکو وەزیفە وەکو داهات سەرۆت و سامانی وڵات یا ئەمانەتی تایبەتی کەسێک شتێکی لادە ئەنێ قسەیەکی لادە ئەنێ نایپارێزێ لا ئیمانە لیمەن لا ئەمانەتە لەهوو برا من لەگەڵ خۆممە و لەگەڵ ئێوەمە ئیتر هەقم نییە بە دەرەوە با ئێمە لەگەڵ ئەم حەدیسانە بژین ئەخلاقی بەرز نیشانەی کامڵی ئیمانە ئەمانەت پارێزی نیشانەیەوە ئیمانت هەیە ولا دیم دینە لیمن لا عهدە لەهو ئەوەی پەیمان نەپارێزی هەر هەر دینی نییە عهد عهد و پەیمان بڕیار بەڵێن ئەبێ بیپارێزی مەگەر لە مەعسیەتی خوا بێ ئەو کاتە بێ نەیدەی لە ئەوەڵەوە بەس کە دات ئەبێ پارێزگاری بکەین پێغەمەری خواسە لە الله عليه وسلم لە فەرمودەیەکا فەرمێ من كان يؤمن بالله واليوم الآخر ئەوەی باوەڕی هەیە بە خوا و بە ڕۆژی قیامەت ئێ ئەمە ئیمانە ئێ خوا ڕۆژی قیامەت بەرهەمی ئەم ئیمانە بێ چی بێ فەلا یؤذی جارەه بە ئازاری دراوسەکەی نەدا ئاخرە کرێ من بە مێزەری سپی و دراوسەکەم لێ مەزار بێ ئاخرە کرێ ئەفەنی بە ڕیشەکی درێژی قەڵەمیەوە لەسەر سونەت دراوسەکەی بارکا و مەملەکەتەکە بەجێ بێڵێ ڕێزی میوان بگرێ کە تەقەی لێدا وتی فەرموو ئیترە بێ ڕێزی لێ بگری یا بڵێ مەجالم نییە داوای لێبردنەکەم بێتفاقین میوانی ترم هەیە بەس کە هاتە ژوورەوە بێ ڕێزی لێ بگری ئەبێ حەقی خۆی بیتێ نەک میوانی بێ و سەیری تەلەفزیۆن و فلیم بکەی بە مۆبایلەکەتەوە مەشغوڵ بی ناکرێ ئەبێ ڕێزی لێ بگری ئەو چەند سەعات و دەقیقەی لا دانیشت ئەبێ ڕێزی لێ بگری پێغەمەری خوا ڕێزی لێگرتووە ئەوەی باوەڕی هەیە بەخوا بە ڕۆژی قیامەت فەلیەقل خەیرەن ئەو لیەسمت با یا قسەی خەیر بکە یا بێدەنگ بێ من بە ئێوە ئەڵێم بە پێ لە پێشەوە بەخۆم ئەڵێم ئەگەر هەمومان بەس ئەم بڕگەیە تەطبیقکەین قسەی خەیرمان زانی بیکەین قسەی خەیر یعنی چی یعنی ئەوەی خوا پێی ڕازی بێ یعنی ئەوەیە پێغەمەری خوا کردبێتی یعنی ئەوەیە لە ترازوی حەسەناتمان نابنووسرێ ئەگەر ئەمەمان دەست کەوت با ئەو قسە بکەین ئەگەر دەستمان نەکەوت یسمت با بێدەنگ بێ کاکە بۆ بێدەنگی والله هیچم پێ نییە ئیسا مەسەن بەم کاک حاجێ بڵێن بڵێ هەسە وتارێکمان بۆ بە زۆر تەبیعی ئەڵێ وەڵی نازانم خۆم مامەسانیم دەی برا لە قسەی خیر نەز خیرت نەزانی ئەگەر وتیان لە مەجلیسا قسەیەکمان بۆ بکە نابێ نکتەی قۆڕ بگێڕیت و حەشە حازری نابێ غیبەت بکەی نابێ باسی سیاست و درۆ دەلەسە بکەی ئەبێ بێدەنگ بی بێدەنگ بە بۆی سەر سەلامەت بێ لە ڕیوایەتی ئەخیرا هەر لەو حەدیسا فەرمێ ئەوەی باوەڕی هەیە بەخوا بە ڕۆژی قیامەت فەلیەسیل ڕەحیمە و با سەربا لە دایکی لە باوکی لە مامی لە خاڵی لە پووری لە خەزورەی لە خەسووی لە برای لە خوشکی خزماکانی دەی نیوەی ئومەتی پێغەمەر دەنگی نییە بە یەکم نیوەی ئەهلی جمعە دەنگی نییە بە یەکم بە جەژنیش ئەنەڕن بۆ ماڵی یەکتری دەی ئەم حەدیسە ئەڵێ یەک زائد یەک ئەکاتە دوو ئەوەی باڕیە بەخوا بە ڕۆژی قیامەت باوا بکە ئەگەر واو نەکرد خوا پەنامان بە یا ئیمان و بەخوانیە یا باوەڕ بە ڕۆژی قیامەت نییە یا هیچی لێ حاڵی نەبوویت لأتمم مکارم الاخلاق پێغەمەرت خۆشەوێ ئەی مسلمان مسلمان پێغەمەرت خۆشەوێ بەڵێ خۆشمەوێ چەند زۆرم خۆشەوێ لە دوای خوا هیچ شتێک نییە لەم دنیاوەنەی پێغەمەر خۆشم گەرەک بێت دەی ئەگەر پێغەمەرت خۆشەوێ دەی لە گوێی بکە بە شوێنیا بڕۆ نەک بڵێ ئومەتی پێغەمەرم بەڵام گوێرەکەکە بۆ مۆسکۆ بقۆڕێن یا بۆ ئەمریکا و بەریتانیا و ئەوروپا و فلان و فلان و فلان نابێ ئەخلاقی محەممەدی صلی الله عليه وسلم سەحابە تۆزێ قسەی بۆ کردن کابرا بە سواری حشتری ئەهاو نە شاری دیوە نە دەرسی خوێندووە نە خوتبەی جمعی گوێ لێ بووە تۆ چیت ئەوی پێغەمەرم ئەی سوێن دەدەم بەخوا پێغەمەری ئەی ئەرێ وڵات پێغەمەرم ئێ خواتۆی بۆچی نردووە وەڵام منی نردووە خوا بپەرسی شەریکی بۆ قەرار نەدە لە شەو ڕۆژەکە پێنج نوێش بکەن ڕەمەزان ساڵی مانگێک بگرن پارە و بوو زەکات بدە تو ئانا بوو حەج کرد دیوتی واللهی یەک زەڕە زیاو ناکەم سونەت ناکەم فەرمی ئەفلح ئین صدق ئەم پیاوە ئەگەر ئەوانە بکە ئەچێتە بەهشت ئەی ئێمە اللەی ساوە پێتان ئەڵێم نۆی مانگ و دەی مانگ سونەتە نۆی محەڕەم و دەی محەڕەم تاسو عاشورا بە ڕۆژ بوون ئێ عارەفە سونەتە شەشەڵان سونەتە یەکشەمە و دووشەمە و پێنجشەمە سونەتە سیانزە و چواردە و پانزەی مانگ سونەتە ئەم هەموو ڕۆژی سونەتە بێت گاڕەمەزان اینجا تەسبیحات شەو نوێش زۆحا فڵان فڵان فڵان ئەنواعی تەسبیحات، قورئان خوێندن، خەتم، ئێ باشە ئێ بەرهەمی بەروبوومەکەی بەروبوومەکەی چییە؟ ئاش ئیش بکا و ئار دەرنەدا ئاشەوانەکە شێتە ئەگەر نەیکوژێنێتەوە ژنێ ماما بتۆشێ هەر پێواڵێ بکا و شیر نێتە جامولکەکەی گێ لە هەڵنەسێ لە ژێری مانگاکا و نەیبا لەمەیان بیفرۆشێ و لە قەسابخانە سەری بڕن جارێتر بۆم گێڕانەوە کۆمەڵی سەحابە ئەڕۆن لە بەحر ئەچنە ناو لە بەحرا گردێ هەبووە پێڵن جززیرە چوار دەوری ئاوە ئەچنە ناو ئەو جززیرەیە ئەزان یەک پیاوی تایە بەتە نام جززیرە پیاوێکی تایە طبعا تا ئیسا نەهاتووە ئاوانی ئەوانە ببینێ بۆ خۆی ژیاوە و بەو گژ و گیا و پەلە وروشتە خۆی ژیاندووە اینجا قسەی لەگەڵاکەن ئەڵێن تۆ چیەکەی لێرە و چۆن ئاوا بەتەنها و ئەمانە و پێڵێن ئێمە سەربازی خواین هاتوین دینی خوا بە خەڵکە گەێنین حاڵیەکەن دەی دەی دەی دەی تێگەێنە ئەڵێ منیش دەتوانم مسلمان بم ئەڵێ ئەرێ وڵا ئەتوانی مسلمان بی ئەڵێ بڵێم چی؟ ئەڵێ بڵێ شەدوو ئەللا ئیلاهە ئیلا اللە و شەدوو ئەنە محمدە ڕەسول اللە. ئەڵێ ئێ. ئەڵێ ئینجا لە شەو ڕۆژێکا نوێژ ئەکەی، نوێژ ئاوایە و بەم جۆرە پی فێری ئەکەن. وەڵای تر نوێژی مەغریب و عیشا ئەکەن. ئەوان مانون هەر کەس پاڵا بە کۆڵە پشتەکەیەوە و خەوی لێکەوێ حەرەسێ دوانیش دائەنێن وەڵا ئەو هەر ناخەوێ هەر ناخەوێ تیانە کوتی ئەڵێەوە چۆنە خەون ئەڵێ بۆ ئەڵێ خواکەتان نەخەوێ ئەڵێ نەوەڵ ئەڵێ ئەو چۆنە خەون ئەو ناخەوێ ئەها ئەوە نە حاڵی بووە فەقیرە خی گەورە خۆ خۆی دایناوە بخەوین بەس تا ئێستا ئەم پرسیارەی وەڵامی وەر نەگرت ئەڵێ خوا و خوایە ئەی پرسن ئەخەوێ ئەڵێ نەوەڵە ئەڵێ ئەو چۆنە خەون قاسان لێ ڕاکێشاوە لە بەردەمی ئەوە وەڵام من ناخەوم پێڵن کاکە گیان نا مانوو بوی ئەتوانی سەرخەو بشتێنی ئیشت تەواو بوو ئەتوانی بخەوی خەو حەڵاڵە خواردن حەڵاڵە زەماوەن حەڵاڵە هەموو شتێکی بۆ ئەم دینداریە ئەبێ ئاوا بە ئیلتیزامەوە بێ نەک تااقەتم بوو لە گوێی بکەم تااقەتم نەبوو لە گوێی نەکەم ڕجا ئەکەم و تکا ئەکەم وتارەکە ئینەما بوعثت لئوتمم مکارم الاخلاق نیوەی ماوە بۆی زۆرتر نەڕۆم هەم یارمەتیەکی قۆرگیشم بەم لێرا ئەوەستم بەس تکا ئەکەم دووبارە تکا ئەکەم با خاوەنی ئەخلاق و ڕەوشت بین لای ئێمەی کورد لای ئێمەی موسڵمان کاڵەی ئەخلاق ئەخلاقی هەبوو یانی حیزو دز نییە ئەگەر نەیبوو یانی حیزو دزە ڕێزم هەیە بۆ ئەم مینبەروم ئەم جەماعەت و دەموچاوە موبارەکە نەبابە ئەوە نییە ڕاستگۆیی ئەخلاقە ئەمانەت ئەخلاقە ئازایەتی ئەخلاقە سەخاوەت ئەخلاقە پاکی لە مێهنەیەکە کە هاتە وەزیفەیەکە هاتە ئەخلاقە هەمووی ئەوانە ئەخلاقن مەی بێجینە ناو شەرمگە و ئەوانە نا بچووکی نەکەینەوە ئەوە بەشێکە ئەوە ڕی جنس و ئەوانەیە لە ناو ئەخلاقا دایرێکی گەورەمان بچوو کردووەتەوە فلانەکەس چۆنە بەخوا زۆر بە ئەخلاق ئەی فلانەکەس وڵا زۆر بێ ئەخلاقە پەنا ئەگرم بەخوا بابا ئاخر تۆ یعنی جاری وا بووە پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەها چۆن خەڵکی ناسیوە من بە ئێوە ئەڵێم پیاوێک لە زمانی پێغەمەرە لە مزگەوتی پێغەمەری خوا هێنایان چل توڵیان لێدا بۆی نەیکوژن بەس بۆ تەمیە بوون بۆ عرەقی خواردبوو سەرخۆش بوو بوو لە ناو بازار ڕاقسەی لە هولعبیە کرد و ئەڵەیەکە بەرامبەر بە خەڵکی هێنایان چل جەڵدیان لێدا هەفتەیەکی تری پێچ و ڕۆشت هەمی تری کردو هاتو لێیاندا سەحابەیە قسەی پێوت تی ئەم وەها وەها پێغەمەری خوا فەرمی جنێوی پێمەدە إنه يحب الله ورسوله قسەی پێمەڵێ ئەوە خوا پێغەمەری خۆشەوێ ئەوە خوا و پێغەمبەری خۆش ئەی ئێمە ئەوە جگەرەی خوا لای من دینی نییە لای تۆ دینی نییە ئەوەی عراقە خوا هەر تەواو ئەوەی سەری ڕووتە ئەوەی تر تەواو بینێرە بۆ جەهانم کاکە خەڵک ناردن بۆ جەهانم ئاسانە پەلی بگری نێڵی بکەوێتە خوار ئەوە گەورەییە خەڵکوشتن ئاسانە خەڵک زین و کردنەوە زەحمەتە پێغەمەر هاتووە خەڵک زین و کاتەوە بەندەکانی خوا خۆشەویستکەین لای خوا خوا خۆشەویستکەین لای بەندەکانی خوا خوایە داوات لێەکەم بە ناوی پیرۆزت بە اسمی اعظمت خوایە لێمان خۆش بە عفومان کە خوایە گیان لێمان نەڕەنجەی خوایە گیان لە هەڵەکانمان ببورە خوایە گیان قەڵەمی عفو بێنە بەسەر تاوانەکانمانە خوایە گیان لە مردوەکانمان خۆش بە خوایە گیان زینوەکانمان عاقیبەت خێر کە خوایە گیان گەنجەکانمان گێڕەوە بۆ لای دینەکەت بۆ ئەخلاقی پێغەمبەرەکەت یا رب العالمین نەخۆشەکانمان شیفا بدە خوایە خەڵکێکی زۆر لە سەرتاسەری کوردستان لە خەستەخانەکان لە ماڵەکان داوای دوعای خێریان کردووە بۆ نەخۆشەکانیان خوایە داوات لێ ئەکەین لەم کات و ساتە پیرۆزدا شیفای نەخۆشەکان بدەی خوایە شیفای نەخۆشەکان بی خوایە حوصلە تاقت بی بە مرافقی نەخۆشەکان خوایە یارمەتی دکتۆرەکان بی دەرمان و عیلاجەکانیان کاریگەری تیا دروستکەی بۆ چاک بوونەوە خوایە بە ناوی پیرۆز داوات لێ یەکەم ئەم ملەتە بپارێزی لە هەموو نەهامەتیە لە هەموو ئافات و فیتنەیە خوایە لە شەڕی سیاسەت لە شەڕی شەیتان لە بەڵای ناگەهان لە فیتنەی آخر زەمان ئەم میلەتی کوردی مسلمانە پارێزی گەلانی عێراق خوایە خەیتە سەر ڕێگەی خەیر خوایە لە شەڕ و ئاژاوە دوورمان خەیتەوە خوایە ئەوەش بەڕێوەیە کە ئینتیخاباتە بەخێر و خۆشی بەسەرم میلەتا بگوزەرێ ئەم میلەتە چاوی بکاتەوە